یادی ئەوە بکەرەوە کە موسا بە قەومەکەی خۆیی وت، ئەی قەومەکەم بۆچی دڵم ئێشێنن کە ئیشزانن من خوا ناردوومیەتە سەر ئێوە، کە ئەوانیش لە جیاتی ئەوەی شوێنی کەون لە ڕێی ڕاست لایاندا، خوایش دڵی لەوە لادان کە شتی ڕاست وەربگرێ، خوا هەرگیز هیدایەتی کۆمەڵێ نادا کە لە ڕاستی لایاندا بێ، واللە لا یهدی القوم الظالمین. کێ لەو کەسە ستەمکارترە درۆ بە دەم خواوە هەڵبەستێ کەچی ئەو بانگ بکرێ بۆ موسڵمان بوون و بەڵگەی ڕوون و ئاشکرای بۆ بهێنرێتەوە لەسەر ڕاستی ئاینی ئیسلام و ئەو بەو بەڵگە و دەلیلانە بڵێ ان کنتم تعلمون. ئەو بازرگانیەش ئەوەیە ئیمان بێنن بە خوا و بە پێغەمبەری خوا و غەزا بکەن لە ڕێی خوادا بە داراییتان و بە خودی خۆتان، ئەوە چاکترە بۆتان ئەگەر ئێوە بزانن. جا تاقمێ لە بەنی ئیسرائیلیەکان ئیمانیان پێ هێنا و تاقمێکیشیان کافر بوون پێی و ئیمانیان پێ نەهێنا، ئێمەیش لایەنی خاوەن ئیمانەکانیانمان لە دژی دوژمنەکانیان گرت و زاڵ بوون بەسەریانا.